کاتێ کە پێغەمبەر قسەیەکی بە پەنامەکی بۆ یەکێ لە حەرەمەکانی گێڕایەوە، چاکە ئەو حەرەمەی پێغەمبەر قسەکەی پێغەمبەری کە بۆ ئەوی کردبوو گێڕایەوە بۆ کەسانێکی تر و خوایش پێغەمبەری ئاگەدار کرد کەوا ئەو حەرەمەی قسەکەی ئەوی کە بە پەنامەکی بۆ گێڕابووەوە بۆ کەسانێکی تر گێڕاوەتەوە و پێغەمبەریش هەندێ لەو قسە گێڕراوانەی دیسانەوە بۆ حەرەمەکەی گێڕایەوە و هەندێکیانی بۆ نەگێڕایەوە حەرەمەکەی پێی وت کێ خەبەری دایتێ من قسەکانتم گێڕاوەتەوە کە بۆت کردبووم پێغەمبەریش وتی خوا ئاگەداری کردم کە هەموو شتێ ئەزانێ و لە هەموو شتێ خەبەردارە. ان تتوبا الی اللە فقد صغت قلوبکما. جا لەسەر ئەم ڕووداوە کە سەرەتاکەی وابووە، پێغەمبەر شتێکی بۆ حەفسەی حەرەمی گێڕاوەتەوە و ئەویش چووبوو بۆ عائیشەی گێڕابۆوە، خوا ڕووی قسە ئەکاتە ئەو دوو حەرەمەی پێغەمبەر و پێیان ئەفەرمێ، ئەگەر ئێوە پەشیمان ئەبنەوە لەوەی کردووتانە و تەوبە ئەکەن لای خوا، ئەوە چاکە و سوودی هەیە بۆتان، چونکە دڵتان لای داوە لە حەق و کارێکتان کردووە کە پێویستی بە تۆبەلێکردن بێ. زۆر نزیکە ئەگەر پێغەمبەر دەستبەرداری ئێوە ببێ و تەڵاقتان بدا خوا لە جیاتی ئێوە ژنی لە ئێوە چاکتری بداتێ، ژنانی موسڵمانی خاوەن باوەڕی نوێژ و تاعەتکەری، تەوبە لە گوناهکەری، خواپەرستی، ڕۆژووگر لە بێوەژن و لە کچ. ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە، بگەڕێنەوە بۆ لای خوا و تۆببەیەکی خاوێن و بێ گەرد بکەن، بەڵکو خوای خۆتان لە کردەوە خراپەکانتان ببورێ و بتانخاتە بەهەشتی واوە کە جۆگە و ئاوی بە بنا ئەڕوا، لەو ڕۆژەدا کە خوا پێغەمبەر و خاوەن باوەڕەکانی تەکی ڕیسوا ناکا و حاڵیان وایە ڕووناکییان لە بەردەمیان و لای ڕاستیانەوە ئەڕوا و ئەڵێن. خوا نموونەی هێناوەتەوە بۆ ئەوانەی کافر بوون، ژنەکەی نوح و ژنەکەی لوطی کردووە بە نموونە، ئەم دوو ئافرەتە لە ژێر نیکاحی دوو بەندەی پیاو چاکی ئێمەدا بوون کەچی خیانەتیان لەگەڵ کردن بە ناو لەسەر ئایینی مێردەکانیان بوون و لە ڕاستیدا لەگەڵ کافرەکانی دوژمنی مێردەکانیان بوون بۆیە مێردەکانیان نەیانتوانی هیچ سوودێکیان لە ڕاستی خوادا بگەیەننێ و پێیان وترا بچنە ناو ئاگری دۆزەخ لەگەڵ ئەو کافرانەی تێیەچن. هەروەها مەریەمی کچی عیمڕانیش کە فەرجی خۆی پاراست و ئێمەیش لە ڕێگای فریشتەی خۆمانەوە فوومان پیا کرد و ئەویش باوەڕی بە وشەکانی خوا کرد کە عیسا لە نێوان ڕانەکانیەوە، واتە ڕانەکانی دایکی، پێی وت بە خەڵکیان بڵێ و بەو کتێبانەی کە خوا ناردبوونیە خوارەوە بۆ سەر پێغەمبەران و لە خواپەرستان بوو.